گرفتاری خمی خومه اور لهیچ و نزانم که نام را دبیم چکسک لناو دنیا ای دنیای نه هر کنجی یا جنگم لەناو دنیای پێکەنینا يا کونجی گێیانە وانا لەوەلی دێوانەترم بەونیش نامگە بشام بەشەم وانا دێوانەترم خەونیش نامگە یەنێ بشام خەڵنیش نەمگە یێنێ بەشە. گوڵم دەرگا ژیانی من داخراوە کلیلەکەی لەلای تۆیە گوڵم دەرگا ژیانی من داخراوە کلیلەکەی لەلای تۆیە تەنیا هاوڕێم لەم ژینەدا دوایەتگاریەکەنی تۆیە ئاختەنیا هاوڕێم لەم ژینەدا دوایەتگەریەکانی تۆیە دووری تۆژینی پڕ کردوم لە گریان و چاوەڕوانی دووری تۆژینی پڕ کردوم لە گریان و چاوەڕوانی کەس نازانێ ئاسمانی من چەندێ ئەستێ بهرم شوانی کس نزانه آسمانی من چند بیستی رم شوانی آخ چند بیستی رم شوانی عن ورسي خندم هندا كري ويا خدا هاري ويتيناكا ياران ورزي خندم يندا كري ويا خدا هاري ويتيناكا وبجورتان يا كم ويا بێلانەش سەری پیانەکە وەک ژوورەتە یاکەم وایە بێلانە سەری پیانەکە دەوارەوە هەرچی زووە بە ڕۆژی ڕوو دێ دەریکەێ دەوارە دبا دباهنا ليك نازك بين أنا السما برياك دباهنا ليك نازك بين أنا السما برياك آخ أنا السما برياك